ئەڵێ ڕۆژێکیان پیاوێک هات بۆ لام خێزانەکەی لەگەڵدا بوو دایکی لەگەڵدا بوو کوڕێکی خۆشی لەگەڵدا بوو مناڵێ بچووک لە کۆتایی مانگی ڕەمەزاندا بوو بەرەو جەژن دەڕۆن ئەڵێ هات کۆمەڵی ئاڵتونی بۆ خێزانەکەی کڕی نزیکی بایی بیست هزار ڕیاڵ بیست هزار ڕیاڵ ئاڵتونی کڕی بۆ خێزانەکەی خۆی کاتێک ئاڵتونەکەی کڕی بای بیست هەزار ڕیاڵ بیست هەزار ڕیاڵ ئەڵێت زەڕەنگەرەکە دەڵێت دایکشی هاتە پێشەوە یەک ئەنگوستیلەیەک ئینسیلەیەکی هەڵگرت بای سەد ڕیاڵ بوو خێزانەکەی بیست هزار ڕیاڵ ئاڵتونی کڕیوە دایکی یەک ئینسیلەیەکی کڕیوە بای سە ڕیاڵە سە لە کوێ بیست هزار ڕیاڵ لە کوێ ئەڵێ کاتێک کە پیاوەکە پارەکەی دا بە زەرەنگەرەکە وتی کاکە سەد ڕیال ماوە وتی سەد ڕیالی چی وتی دایکت ئەنسیلەی کێڵگرتووە ئەنگوسیلەی کێڵگرتووە بە عجلە کری بەدەستی دایکە لێ سندەوە وتی پیرێژن ئاڵتونی بۆ چییە پیرێژن ئاڵتونی بۆ چیە تۆش دەڵی دایکم زەکاتی پێشێ باوکم زەکاتی پێشێ شەرمە بۆ تۆ شەرمەزاریە با شەرمەزاری داد بگرێت ئەڵێ ئینسیلەکە لە دەستی دایکی سندەوە خستێبان مێزەکە و ڕۆشت دایکیشی دەستی منداڵەکەی گرت بە تۆڕی چوو بەناو سیارەکە خێزانەکەی وتی بۆات کرد بۆ دایکە تووڕەکرد ئیدە لەمۆ لایکیە خزمەتی مناڵەکەمان بکە کێ کارەکەری و خزمەتکاری مناڵەکەمان بکا بۆ دایکت و ڕەکت دایکی بۆ خزمەتکاری ئەوێ باجی کوڕەکە ئاڵتونەکەی بر بۆ دایکی و دایگەن ئەوە ئینسیلەکەی بکە دەست وتی واللهی سوێن بەخوا هەتا ئەو ڕۆژی ئەمرم ئاڵتون ناگە بدەست سوێن بەخواتا زیندوم ئاڵتون ناکەمە دەسم